هەژاری موکریانی لە باسکردنی ژیاننامەی خۆی بەردەوام دەبێ بە تایبەتی لەو ساتانەی کە لە ڕادوی دەنگی کوردستانی عراقدا کاری کردووە لەگەڵ هاوڵانیدا هەژار دەنووسێ ترس و لەرز لە ورج پتر بوو تا تیارە شەوانە ورز دەهاتنە ناو کەپران و لێمان دەقلاندن ڕۆژێک تازە تاوسری کێوانی زرد هەڵدەگێڕا پێنج تەیارە خوت و خافڵ هاتنە سەرمان و بەر تیرباریان داین قەت دیمەنی هێندە جوانم نەدیوە زەردایی ئاگری موشەکان وا بە هەندەسە و ڕێک بۆمان دەهاتن کە نەبێتەوە سەیدا ساڵحی سەرپەرشتمان فعلەی گرت و چەند قڵکێکی هەڵقەند کە لە ئایندەدا ئەگەر تیارەهات خۆی تێدا وەشارین قڵکەیەکیان نیشان مندا کە ئەمە بۆ تۆیە قەبرێکی تەنگی باریکی تاریک وتم سەد جار بە تیارە بکوژرێم ناچمە ناو ئەو قەبرەوە ڕۆژانە ئەچووم شوێنێکم پەیدا کردبوو لە ناو ڕازێکدا کەس پێی نازانیم بە ئاسوودەی دەمنووسی تەیارەش نەیدەدیتم شعری بەرەو مکوریانم لەوێ تەواو کرد و زۆرم شعر و مەقالە بۆ ڕادیۆ دەنووسی قەرار درابوو بەرنمەیەکی تورکمانیشمان هەبێ مامۆستا جەلال عەبدولڕەحمان یەکی نووسی و بۆ خۆی خوێندیەوە بە ڕۆژ بەرنامە زەبت دەکرا و شەو لە ڕادیۆ گوێمان لێ دەگرتەوە. جەلال زۆر خۆ بە زلزان بوو، نەدەکرا گاڵتەی دەگەڵ بکرێ، کە گوێمان لێ گرت گوتم، خودایە بۆ خاتری ئەم مەولوودنامە موبارەکە ڕوحمێک بە کورد بکەی، هەموو پێکنین و جەلال توڕە بوو، دەنگی لێ گۆڕیم و سبەی شەو کە دەستی پێ کرد بێدەنگ دەستمان بۆ دوعا هەڵێنا و هیچمان نەوت، بۆ خۆی لە فڵقەی پێکەنینیدا وتی، برا ڕاست دەکەن هەر وەک مەولود نامە ئەچێ جگە لە نان و جاروبارە چێشتێکی ساوەر یان برنج کە ماڵە خدر مەنگوڕ ناوێک بۆیان ساز دەکردین ڕۆژانە یەکی بیست فلس ینی چوار قڕانمان خەرجی ئەدرایە کە بەشی توتن و پەڕی نەئەکرد ئەلبێرناوێکی ئاشووریمان دەگەڵ بوو حەقوقی بوو 150 کیلویەک وەزنی بوو چوو بووە دەنگی شەڕ زەبت کردن شەوهاتەوە زەبت و ڕادوێی پێ نەبوو وتمان، ها مامۆستا؟ وتی، تاریک بوو، زۆر ترسام، دابەزیم، بە بیرم دەهات لە سەر عەرز مار هەیە، سواری ئێسترەکەم بوومەوە، زەبت و ڕادیۆم ون کردن، دوو منداڵی هەشت، نۆ ساڵە لەوێ بوون، وتم، بچن هەر کەس دۆزییەوە سەد فلسی ئەدەینێ، زۆرینە برد شتەکانیان هێنایەوە کە لە دەم ڕێ بەجێ مابوون. جەلال عەبدولڕەحمان ناردبووی ڤۆدگای کڕیبوو بەڵام نەیدەخواردەوە، لێمان قەرز کرد کە بۆی دەکڕینەوە. ئەو دەیگوت دەگەڵ نەهار و شام هەر جارە نیو ئیستیکان دەخۆمەوە، دوای دوو ڕۆژ ساڵح یوسفی بانگی کردین کە، سێ دینار بە سەهوو دراوە، بمدەنەوە، ئێمەش وتمان، هەیهوو، سەیدا، هەزمیش کراوە. حەبیب محەمەد کەریم وتی، دەڵێن لە مێرگێ عارەق خوراوەتەوە، ڕاستە یان نا؟ هاوەڵەکان سوێندیان دەخوارد کەشتی وانە بووە وتم بەڵێ بووە و نوک و بەدم بۆ گێڕاوە وتی وا دیارە مامۆستا جەلال ویستویە گوناهی خۆی پێداپۆشێ حەز دەکەم باسێک لە کاک عبدول خاڵق بکەم کە لەوە تا دیومە تا ئەو ڕۆژەیەمرم لە دۆستە هەرە خۆشەویستەکانمە عبدول خاالق فەقێ بووە بووە تەمەلا لە سەربازی کراوەتە ئیمام تابور قازی ئەسکەر هەر لە بەرخۆشیەوە بە ئیشتیا دەستکاری ڕادوی کردووە گەیشتووەتە ڕادەیەک فرستندەی ڕادیۆی زۆر بە هاسانی و نرخێکی زۆر کەم دروست ئەکرد. ڕادیۆیەکی نیو کیلۆ واتیمان بە پەنجا هەزار دینار کڕی بوو کە لە کەم جێ دەبیسترا. عەبدولخالق ڕادیۆی مەوجی ناوەڕاستی لە سیم و بوتری بەتاڵ و چەند لامپێک لێک ئەدا کە سەد دیناری تێ نایەچوو لە هەموو ڕۆژەڵاتی ناوەڕاست دەبیسترا. لە شۆڕشدا ناردیان بۆ چیکوسلافاکیا. گوتبوویان تۆ لە هەموو موهەندیسان ماهرتری، بەڵام لە کارخانە کار بکە و شتی تازە فێر بە. دوای شەش مانگ هاتەوە. پێنج موهەندیسی ڕادیۆمان هەبوون کە لە خاریج خوێندبوویان، دەبوو عەبدولخالق فێریان کا. لە مەلایەتیدا زۆر زانا بوو، کەمتر مەلا لە موجادەلەدا دەگەڵیان دەبرد. ئەغڵەب گاڵتەی بە عەقڵ و سەوادیان دەکرد و مەلا ناخۆشیان دەویست. قەت نەمدی دەم بە پێکەنین نەبێ. لە عیشقی کوردستان و ئازادیخوازیدا سووتابوو. چاوی لە ماڵی دونیا نەبوو بە گاڵتە پێم دەگوت ئاخر تۆ لە سەربازی مردوشوتن ئەو علمی ڕادوێت لە قنگی کامیان دەرهێناوە بە هەموو هێز و توانای خۆی هەتا شۆڕش هەبوو هەر دەگەڵ بوو وازی لە ماڵ و منداڵ هێنابوو بۆ شۆڕش لە لەشکرێکی دەهەزار کەسی بە بەهرەتر بوو. بنکەی ئەحمەد تۆفیق لە پشت گوندی شێخان بە چیایەکەوە بوو کانی و ئاوێکی زۆر خۆشی لێ بوو. هەرچەند لە هەموو بنکەکان دەرهەم بەرهەمی زۆر بوو، کار زۆر بە ناڕێکی ئەنجامەدرا بەڵام ئەحمەد پیاوێکی زۆر بە زاکوون و مڕەتەب بوو. پێشمەرگەی زۆر دەرسیان دەخوێند، هەمیشە کاریان ئەکرد، کەس زاتی نەبوو لە خەت لادا. نەجاڕ با دارتاشی پێ دەکرد، هەر کەس هەر سنعاتێکی هەبا دەبوو بیکا و بەهرە بە شۆڕش بگەیەنێ. زۆر جار میوانی دەبووم و بەو تەنزیم و ڕێک و پێکی زۆرم دڵخۆش دەبوو جارێک لەو جارانە لای بوو نردبووی لە خانێ گۆش جوانەگەیان کڕی بوو هەردەمان خوارد و ڕەحمەتمان بۆ گازەر دەنرد لە بنکەدا ئەحمد و هاوەڵان نیوەڕۆ لەسەر جێگە ڕاکشابوون منیش لە پاش خۆشوشتنێک کە ئەحمد ناچاری کردبووم و پێشمەرگەکانی ششت بوویانم بە تای دەرپێ لەسەر جێگاکەم دانیشتبووم کابراایکی دیهاتی هاتە ژرووتی کاکە ئەوە نەخۆشی گوتم برا ئەوانە بەو حیسابە مردوون چۆنە هەر لە نەخۆش دەپرسی بوو بە پێکەنین کابراش قرتەیەکی کرد یانی قسەیەکی سەیرە لە پاش ماوەیەک رادیۆمان گوێستەوە بۆ کێوی گردێم کە ئەشکەوتی زۆر گەورەی تێدا بوو رادیۆ لە ئەشکەوت دامەزرا کارگەرانیش وێکەوتین لە ئەشکەوت و کەپەردا جێگەی خۆمان کردەوە کە لێنە بەردێکم دیتەوە دیوارێکم لە پێش کرد و دەرگایەکم تێخست ئەوەندە تەنگ بوو ئەگەر تێدا ڕادەکشام کەسی تری نابرد لە تەدەرکێک تەختی نووستنم بوو، فانووسێکم هەبوو، قەدەرێک تاشە و درەنگییەک لەبەر فانووسم نووسی و لە سەر دەرگا کە لێفەم لە سەر ڕاخستبوو نووستم. بەیانی کە هەستام ڕوانیم مارێک کە بە دەرمان شل بووە، هەر هێندەی بۆ کراوە بە گێژی و شلی گەیووەتە سەر جێگاکەم. قورسایی منی کەوتووەتە سەر و لە بنمدا مردووە. نیوەڕۆ و شەو دەچووین لە ئەشکەوتێک نان بخۆین، قەت نەبوو لە ڕێگە کەسمان تووشی مار نەبێ. ڕۆژێک لەسەر بەردێک لە بەرتاو ڕاکشابووم. عەبدولخالق هاتبووە لام هەرای کرد. کوڕە هەڵێ، مار پێتەوە ئەدا! هەستام. مار لە بەرد دەرکەوە خزییە خوار. وتم، کاکە بەخوا من زاڵم بووم، جێگەی ڕۆژانەی ئەوم داگیر کردبوو. نیو میترێک دوور لە بەرامبەرم پاپۆکەی خواردووە وتم خاترجەم بە تازە تا کاری خۆم نەکەم هەڵناستم هەر تەماشای یەکترمان دەکرد تا ئەو شەرمی لە من کرد و هێدیکە جێگەی خۆی بۆ جێهێشتم لەو ژیان و گوزەرانەدا زۆر بێ پێ خۆری بوو ڕۆژێک جوانەگایەکی زۆر قەڵەومان بۆ هات کە بارزانی ناردبووی جا وەرە گۆشت ببرژێنە بە دووکەڵ تەیارە زانیبوویان ئیتر تەیارە فێر بوون و هەموو ڕۆژ سەریان دەداین، شەوانەش تەیارە هەر لە ئاسمان خولیان دەخوارد و بۆمبایان دەئەباران، شەوێک دەگەڵ سێ پێشمەرگە لە گەڵاڵە بووین، بوو بە قرمەی تەیارە چرا کوژابوونەوە، دەرکەوتین بڕۆین، من جغارەی داگیرساوم بە لێوەوە بوو، کابرایەک جنێوێکی دا و خڕەی لا چەخماخ هێنا بمکوژێ، وتم، کاکە فڕێیە دەم و مەمکوژە. بەو شەوە کە زۆر تاریک بوو، بێ ڕێگا بە گردێم هەڵگەڕاینەوە، چەند جارێک دەکەوتین و ترسیش هەبوو بەسەر ماردا بکەوین. عوسمان سەعیدی وێژەری ڕادیۆ بەڕێ دەکرا بچێ دەنگی شەڕ زەبت بکا. گرد نازایی خواست کە مەبادا نەیەتەوە. دڵشاد مەسرەف وتی، مامۆستا سەعید، خوا نەکا مەرگت ببینم، بەڵام قەزا و قەدەرە ئەگەر نەهاتییەوە. لێفە و سەرینەکەت چ لێ بکەین؟ ئەویش وتی، دڵشاد، با بۆ تۆ بێ. دڵشاد وتی، دەبڕۆ، یاخوا نەیەیەوە، خۆ من دوو مانگە پەتوویەکیشم نییە. خەمی ڕۆژانەمان بە گاڵتە و گەپ سواغ دەدا. یەکێکمان نامەیەکی زۆر ناسک و دڵدارانەی لە زمان کچێکی ڕەواندوزی بە ناوی ڕووناک بۆ عوسمان سەعید نووسیبوو. عوسمان لە هەموو بەرنامەیەکدا خوشکە ڕووناکی ڕەواندوزی باس دەکرد کە کیژە کوردی ڕاست ئاوا دەبێ. چەند شەوێک کە لە سەفەردا دەبووم، قەسری شایۆم دابوویە، شەو لە بەر فانۆس کتێبی خوێندبووەوە، مارێک لە حواوە کەوتبووە ناو پەڕی کتێبەکەی بۆی گێڕامەوە، منداڵێک مەنجەڵەک ماستی بۆ خالیداغا هێناوە کە مەحمووداغا ناوێک بۆی ناردووە، تەنیا ناوی ئاغایەتی دوور بە دوور کردوونیە دۆست، دەڵێ مەنجەڵەکەم بۆ بەتاڵ کە. ئەویش پێی وتووە سەرێک بڕۆ وەرەوە، قاپی نییە، نیشتووەتە سەر مەنجەڵە ماست و لیسی داوە شەش ڕۆژان نەخۆش کەوتووە. دەگەڵ کاک سامی عەبدولڕەحمان نێردراین بۆ لێوژە لە ناو دەشت کە بەسەر چاپەمەنی ڕابگەین. بێ جێ نییە بگەڕێمەوە سەر باسی هەڵاتووەکان بۆ هەمەدان و تاران. مامۆستا لە تاران خۆ ژیاون، پێشمەرگەی تریش لە هەمەدان، لە پادگانێک کۆ کراونەوە مەشقی سەربازی دەکەن کە ڕۆژێک دژی بارزانی بێنەوە مەیدان. جێژنی بیست و یەک ی ئازەر دەبێ بە شادومانی ئەو ڕۆژەی کە جمهوری مهاباد تێکچووە جێژن بگرن دەبێتە هەرای پێشمەرگەی دڵسۆز. چۆن ئەوە ڕەوایە ئەگەر ئەم جێژنە بگرین دەبێت لە هەموو بێ ئابڕوویەک ڕیسواتر بین. هاوکارێکمان لەوێ وتبووی، دەی جێژن گرتن چییە؟ بۆ ئابڕوومان ئەچێ؟ لای کێ ئابڕوومان دەچێ؟ هەر وەک جەنابی تیمسار نەسروڵڵاهی فەرمووی، ئەگەر ئەعلا حەزرەت بفەرموێ گوو دە ڕیشتان هەڵسوون، ئەیکەین دوای بە سابون و ئاو ئەیشۆینەوە سابون فرەیە و ئاویش فرە. ئەوانەی ئابڕوی کوردایەتیان لەلا گرنگ بوو گوتبویان خۆمان ڕیش بە گوو ناکەین کێشە کەوتبوە نێوانەوە هێندێک هەر لەگەڵ جوێ بوبونەوە، مەلا جەمیل ڕۆژبەیانی کە لەسەر زۆر شتی تر توڕە بوبو هەرچەند لە ماوەت قازی شۆڕش و ڕەگەڵیان کەوتبو هاتبوە تاران و سەربەخۆ ببوە پەناهەندە و لە ڕادیۆ دامەزرابو. ڕۆژێک لە هەڵشۆ دەمڕوانیە کێو ڕەشاییەکم دیت هات و نزیک بوەوە، سەفەر ناوی فەیلی بوو کە پێشووتر تفەنگێکی فرۆشتبوو دەبوایە محاکەمە بکرێ وتم، ها سەفەر خێرە؟ وتی، کاکە لە هەمەدان ڕام کردووە هاتوومەوە با مەحەکەمەم بکەن و بمکوژن. وتم، حاڵتان چۆن بوو؟ وتی، حاڵی سەگ. پێشمەرگەیەکمان لە ناو مەنجەڵی دە عەرزی گیراوی پادگان کە ماشیان تێدا لێ نابوو کەوت و بوو بە شەهیدی ماشێنە، مام هەژار، ناوێکیان لێ نابووین ئەوەندەی پێ قەڵس بووم تا دەیانگوت دەتگوت هەزار جوێن بە باوک مەدەن. وتم ناوی چی؟ وتی لەبیرم نەماوە. وتم دلاوەر؟ وتی نەخێر. وتم چریک؟ وتی بریا چریک با. وتم جەوانمەرد؟ وتی کوڕە نەخێر زۆر ناوێکی پیس بوو. وتم سەفەر؟ ئەو دەم کە من لە ئێران بووم بە هی وایان دەگوت غەیرە نیزامی. وتی ئای دەم خۆش، ڕاست ئێژی، غەیرە نیزامی زۆر لە جاش پیسترە. من لە داخ ئەم ناوە هەڵاتم. لەم بەینەدا کە لە لێوژە بووین شەوێک باران دەباری، پاش نیوە شەوێکی درەنگ چوار پێشمەرگەی بادینی خۆیان کرد بە ژووردا، کە ئێمە بە فەرمانی دەروێش بەگی سەرۆکمان پیاوێکمان گرتووە، لە ڕێگە هاتوون لێیان ستاندووینەوە، ئەمری کوشتنمان پێ نەبووە، ئێوە دەڵێن چی؟ کاک سامی وتی، ئێمە ڕۆژنامە ئەنووسین، کارمان بەسەر ئەو کارانەوە نییە، وتم، برا هیچ مەوەستن، بڕۆن ئەوانە بکوژن کە هاتوونە سەر ڕێتان، غاریان دا، سامی وتی، حەقت چییە فتوای وا ئەدەی؟ وتم کاکە ئەوانە دیارە زۆر خوێڕین. ئەگەر هیچ غیرەتیان هەبا حەپسیان لێ نەدەستاندنەوە ویستیان بڵێن لە چاپخانە وتویانە نابێ شەڕ بکەن دەیانەویست پینە بەسەر ترسنۆکی خۆیاندا بگرن بەڵێ هەر وابوو نەچونە شەڕ و چوبونە بنکەی خۆیان. گوندی لێوژەم جارێکی تریش دیبوو ئەویش لە سەرە بەهاری ساڵی هەزار و نۆ سەد و شەست و پێنج دا دەگەڵ کاک نافیز کە باسم کردوە لە قەسرێیەوە بە ڕۆژێکی باران هاتین دایکم، من و ئێسترەکە تۆقان، ڕای کردە پشت داران و ئێستر بە فشقە فشق ڕۆیشت. نابەڵەد بووین، شەومان بەسەر دەهات و کەوتینە ناو پنچک و داری دەمچەم، نافیز هەر هەرای دەکرد، کەنگێ دەگەینە لێوگوو، ئاخری چرایەکمان بەدی کرد، مناڵێکمان دەگەڵ هات و بردینیە ناو گوند، بووینە میوانی شێخ ڕەزای گوڵانی، ئەو ڕۆژە لە جەنگەی باران و تەڕیدا لە هەورازی وەسان تووشی لاوێک هاتین باریک و ڕەنگ زەرد بخچەیەکی پێبوو بۆم هەڵگرت گوتی خەیاتم لە کەرکک و دەچمەوە تووشی پڕایی جەنگەڵێک کاتین لاوەکە وتی لەو سەرکە هاتم شەو لێرە ئیسراحەتم نەبوو وتم ها دیارە لە دێ بووی و کێچ هەبووە و تۆ شارستانی و ناسکی وتی نەخێر دێی چی لێرە لەو لێرەوارەوە بارانم لێدەباری ڕێگەم نایزانی چوومە سەر ئەو دارە زەلامە نەوەک تووشی ورچ بم، زۆر تەڕ دەبووم، جار جارە دەهاتمە خوار، خۆم ڕادەژاند ئاوم لێ بتکێ و دەچوومەوە ناو لک و پۆپی دار، تا سبەینێ وڵات ڕووناک بوو، ئەوجا ڕۆیشتم. گوێگرانی خۆشەویست و ئازیزان و هۆگرانی بەرنمەی کتێب باشترین هاوڕێ لێرەدا هاتیە کۆتایی بەشی هەفتا و حوتی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی تا بەشێکی تر